بەشی بیست لە کتێبی عاشق سەمای ژیانە لە پەرە 1940 خودە و خۆشویستی بەخۆشی و شادمان و پێکەنینی ناو دڵەوە بژین بەم شێوەیە خوددا پارانەوە دوعاکانیەوە بیستێت تەنانە دەگەر وشەیەکیش بەدەمتاندانێت لە ڕاستیدا خودا و خۆشەویستی یەک واتیان هەیە ژیان بەسەر بردن لەگەڵ خۆشەویستی ژیان بەسەر بردنە لەگەڵ خوددادا ناسینی خۆشەویستی ناسینی خدایە هیچ بەڵگەیەک بۆ بوونی خدای نیەجگە لە خۆشەویستی هەروەها هیچ ڕێگەیەکیش بۆ پەرستنی نیەجگە لە عاشق بوونی خوددا خۆ پەرزگی خۆشەویستیش لە دڵی هەموو کەسێکدا هەیە پێویست بە دروستنی و پەرزگێ ناکات ماوەیەکی زۆران پەرزگایەمان لە بیرچووە و ئەوە دەبێ و سەر لە نوێ بیهێنینەوە بیری خۆمان تاکە کارێک کە پێویستە بیکەین دیسان گەڕانەوەی بۆ دڵەکانمان جۆری ژیانی کۆمەڵایەتی وای لێکردووین کە بە چەندەها کیلۆمەتر دوور بکەوینەوە لە دڵمان، مێشک دوورترین شوێنە دوورە لە دڵەوە. وێڕای ئەوەی کە ماوەی فیزیایی لە نێوان کەڵکە و دڵ زۆر نییە، بەڵام ماوەی مەعنەوی نێوان ئەم دووانە ئەوەندە زۆرە کە دروستکردنی پەیوەندی لە نێوانیاندا بە هیچ جۆرێک ناکرێت. ئەو کەسەی کە لەگەڵ مێشکی خۆیدا ئەژی، ناتوانێت خودا دەرک بکات و ئەو کەسەی کە لەگەڵ دڵی خۆیدا ئەژی، جگە لە خودا شتێکی تر ناناسێت هەموو ئینسانێک بە جۆرێکی خۆڕسک باشقی لە دەیەکە بێت تاکە کارێک کە پێویستی بیکاتەوەی کە شێوەی توانا بیگۆڕێت بۆ کردەوە ئەگینا خۆشەویستی وەکو تۆوێک لە ناخی دامێنێتەوە تەنها ئەو کاتە مرۆڤ مشکی ئەسودا بێت کاو لە ناوەچێت ببێت بە درەخت و درەختەکەش بکەوێتە بەرگرتن کەواتە دوو جۆر لە دایکبوونەیە یەکێکیان لە دایکبوونی فیزیایی و ئەویشان لە دایکبوونی معنەویە لە لەدایکبوونی فیزیاییدا مرۆڤ لە شێوەی تۆوێکدا لە دایکە بێت و لە بوون لە دایکی مانەویدا مرۆڤ لە شێوەی گیان و خۆشەویستیدا دێتە ئەم دنیایەوە هەر لەبەرەوەیە کە عیسای مەسیح بە نیکودموسی دەفەرموو تاوکاتی کە سەر لە نوێ لە دایکە بیتەوە ناچیتە ناو هەرێمی خوداوە لە ڕاستیدا و بەس لە گۆڕانکاری و خۆشویستیەکە لە شێوەی تواناوە بۆ کردەوە مرۆڤ بەبێ خۆشویستی تاریکی ڕەهایە شەوێکی تاریک تەنانەت بەبێ درەوشانەوەی ئەستێرەیەکیش تەنانەت بەبێ ڕووناکی مۆمێکی بچووک بە خۆشەویستی ئاسمانی ناخی مرۆڤ پڕەبێت لە ئەستێرە ڕووناک و گەشەکان، خۆشەویستی و ڕووناکی لە یەک ڕەگەزن، ڕووناکی ڕووناکبوونەوەی فیزیایی ئەو وزەیە کە لە دونیای واتادا بە شێوەی عەشق وجودی هەیە، ڕووناکی نزیمترین پلەی ئەم وزەیە و خۆشەویستیش بەرزترین ئەم پلەیە، بەڵام پلەکان هەر یەک پلەکانن. ژیان بەبێ ڕووناکی و خۆشەویستی هەر ژیان نییە، بەڵکو لە ڕووکەشدا ژیانە، هەر ساتێک لە ساتەکانی ژیانە بێ لە پێناو خۆشەویستیدا بێت. بەم شێوەیە ژیان دەگۆڕێت بۆ خواپەرستن و ئیتر پێویست بە سوسوکردن و گەڕان بە دوای خوداوەنددا ناکات چونکە خواوەند خۆی بەلایەکێک دەڕوات کە تامی خۆشویستی چەشت بێت چاودێریکردن ڕێگەیەکە بۆ بە ئاگاهاتنەوە فڕێدانی خەو و خەیاڵ و سەر لە نوێ گەڕانەوەی بۆ ماڵەوە پاکێوشتانی کێمە پێویستمان پێیان دەبێت خراوەتە بەردەستمان خشڵ و زێڕە کێمە تەنان خێوشمان پێوە نەدیوە لە ناخماندا ماتی داوە هەر لە بەرەوەیە کە عیسای مەسیح چەندەها جار وتوێتی هەرێمی خواوەند لە ناخی تۆدایە بەڵام هێشتا خەڵکی سوسو لە جیهانی دەرەوەدا دەکەن لە کاتێکدا کە سەرزەمین و خودا لە ناخی ئێمەدایە، دەیگەڕان بە شوێنیدا لە جیهانی دەرەوە چ واتایەکی هەیە؟ مرۆڤ هەتا زیاتر لە دونیای دەرەوەدا بە شوون ئەم بابەتەدا بڕوات، زیاتر هی وا بڕاوا بێت و زیاتر هەست بە بێهودەیی ئەکات. مەگەر بە جۆرێکی بەخت و ئیقباڵیەوەی هەبێت کە بڕواتە ناو ناخەوە. ساتێک کە پەرستگەر بێت نزیک سەر دوو هەشتا دیلە ڕەوت گۆڕگێ دەگات و لە بری سوسو کردن لە جیهانی دەرەوەدا بڕواتە جیهانی ناخەوە ئەو ساتە ساڵێکی تایبەت و زۆر گەزرنگە بێت لە ژیانیدا. ژیان دەتوانێت بە دوو جۆر بێت. یەکێکیان ژیانی دونیای، جۆرێک ژیانی یاسایی کە پڕە لە هیوا و ئاوات و خاوەندارێتی و بابەتە دونیایەکان. شێوەی دووهەمی ژیانی، شێوە مەعنەوییەکەیەتی کە پڕە لە خۆشەویستی و ئاگابوون و میهرەبانی. ئەگەر بێتوو کەسێک هەموو بیر و هۆشی بە لای دونیا و مەسەلی دونیایەکانەوە بێت، بە هیچ جۆرێک بە شێوەیەکی تەواو ڕەزامەند نابێت، ژیان لە ڕەهەندی مادیدا بە هیچ جۆرێک تێرکەر و ڕازیکەر نییە. مەگەر مرۆڤ لە کانی ناخی خۆی تێراو بێت، بەم شێوەیە ژیان تووشی هەڵبەزینێکی کۆئانتۆمی دەبێت، بەم جۆرە مرۆڤ دروست دەکات و بە دەشتەکردنی جۆرێکی نوێ لە خۆشی و تامە ئەو خۆشیە کە تاوەکو ئێستا هیچ تامێکی نەکردووە کە لە ڕاستیدا لە ناوەکیترین کرۆکی بوونیەوە سەرچاواگرێت، ئەم چۆنایەتیانە لە لایەن کەسەوە نەدراوە بە پەرستگەر کەواتە کەسیش ناتوانێت لێی بسەنێتەوە، تەنانەت مردنیش ناتوانێت پەرستگەر لەوە بێبەش بکات. ژیانە بێ ناوەکی بێت، من بەهیچ شێوەیەک دژی دونیای مادی نیم، بەڵام لەو بڕوایەدام کە تەنها جیانی مادی بەس نیە، هەر لەبەرئەوەی کە عیسای مەسیح فەرمویەتی مرۆڤ ناتوانێت تەنها بە خواردنی نان بژی، خواردنی نان شتێکی پێویست و حەتمیە، بەڵام تەنها خواردن لە ژیاندا پێی ناڵێن ژیان بەسەربردن، ئەگەر وابێت ژیان بەتاڵە لە هەموو خۆشی و چەژنێک، بەم شێوەیە ژیان هیچ کونج و کەلەبەر و ئاسۆیەکی نابێت، زۆر جێگەی بایەخە کە خۆشی و چێژوەرگرتن ڕاستەقینە لە ڕۆشندایە بە ئاملاولادا، لە ڕۆشتندا بەرەو بەرزی و ڕەهەندە تازەکان، خۆشی و کامرانی هەردەم لە ڕۆشتن و گەشتکردندا، لە زانراوەکانەوە بۆ نەزانراوەکان، ئەم ساتەی کە ڕووداوێکی ئاواهی ڕوودەدات، ساتی خۆشی و شادومانییە و تەنها ئەم ساتانە ساتانێکی ڕاستەقینەی ژیان پێکدێنن و پاشماوەکەی تری ژیان خەون و خەیاڵێکە. خۆشەویستی تاکە هیوایەکە کە بوونی هەیە، چونکە تاکە پردی نێوان خودا و ئینسان خۆشەویستییە، لەبەرۆی تەنها خۆشەویستی ئەتوانێت ببێتە بەلەمێک و مرۆڤ لەم بەری ڕووبارەکەوە بۆ بەری ڕووبارەکە بپەڕێنێتەوە جگە لە ئومێد و هیوا هیچ چەشنێکی تر نابێت مرۆڤ بەبێ خۆشەویستی لە نائومێدی داژی هاوڕێ لەگەڵ خۆشەویستی داڕووناکیەکانی هیوا دێنە ناو ژیانەوە خۆشەویستی ناواخن و بوونێتی دەگۆڕێ دەبێت و هۆی ئەوەی کە بڕۆن بە پێشوازی میوانی کۆتا مەبەستەوە مرۆڤ وەکو توێک وایە و خوداوەند بەڕێکە کە بەرهەمی سەوزبوونی ئەم تۆوەیە مرۆڤە و شیاوەی تێدایە کە دەتوانێت تاوەکو پلەی ئیلاهی گەشە بکات و سەربکەوێت بەس ئەو کاتە ڕەزامەندی تەواو بەدەستێنێت کە لەم پلەیەدا نیشتەجێ ببێت بەم شێوەیە دەگاتە کۆتا مەبەستی واتای ژیان بگەڕێن ڕێگەی کرانەوە زۆر دوور نییە لێتانەوە ئەگەر لێبڕاوانە و ڕاستەقینە هەوڵ بدەن ڕێگەی ڕزگاربوون دەدۆزنەوە تەنانەت دەگەر لە سەرەتادا چەندەها جاریش پێتان بخلیسکێ و بکەون. تەنانەت ئەگەر چەندەها جاریش ڕێگەکەتان لێ هەڵەبێت هیچ خەم مەخۆن ئەمە زۆر سروشتیە بە جۆرێک لەو هەڵەی کە دیکەن مەسڵەمێنەوە چونکە گەشە و پێشکەوتن تەنها لەو کەسانەیە کە تیار و ئامادی هەڵەکردن بن چونکە تەنها ئەو کەسان هەڵدەکەن فێرەبن و تەنها لە ڕگەی فێربوونەوەی مرۆڤ بە ئامانجی خۆیەگات پەرزگەرێک دەبێ ئامادەی فێربوون بێت و بە شوو نەزمموی نوێدا بگەڕێت و هەرگیز لێ قۆناغدانەوەستێت کاتێکە مرۆڤ سەقامگیرە بێت دەمرێت ژیان زۆر جوانە چونکە گەشتێکی پیرۆزە ئەو کاتە بۆتانێ بوەستن کە بەخدا گەشت بن پێش لەوە هەموو جۆرەوەستان و نیشتەجێبوونێ کاتیە و یەکشەوە دەبێت. لە کاتی نیشتەجێبوونی یەکشەویدا پشوو بدەن بەڵام دەبێ لە بیرتان نەچێ کە دەمەو بەیانی بەڕێکەوەن لە ئەنجامدا ڕۆژێک دێتە پێش کە دەگەن بەخوا. ئەگەر بێت و پەرزگەر درێژە بدات بەگەڕان بە شوێن خوددادا وام گەڕانی بە گوڕوتینێکی ڕوو لە گەشە و درێژیە بێت و تەنانەت ئامادە بێت بۆ ئەوەی گیانی خۆی فیدا بکات لەم گەڕانەدا خواوەند دەدۆزێتەوە لە پاش گەشتن بەخودا هەموو یواکان دیار نامێنێت و ڕەزامەندی تەواو ڕاستەقینە دەردەکەوێت و پەرزگەر بە شوەیەکی تەواو دەکەوێت سۆز و میهرەبانی خودا بە لە پاش گەشتن بە خودا هەموو هیواکان دیار نامێنێت و ڕەزامەندی تەواو ڕاستەقینە دەردەکەوێت و پەرزگەر بە شوویکی تەواو دەکەوێت سۆز و میهرەبانی خوداوە پەرزگەر دەبێ ژیان بگرێتە خۆ هەر بەو شێوەیە کە هەیە لە خۆگرتنی ڕووداوە سەیەکانی ژیان بە خۆشی و ڕەزامەندیکی تەواوەوە نەک بیانو بگرێت و بۆڵە بۆڵ بکات بۆ شتانێکی تر ئەگەرمە ڕوو بدات خودا زۆر دوور نابێت پاکی فێرکاریەکانی بزاکان ئەکرێت لێ گوشەدا کورت بکەینەوە ئەویش گرتنە خۆ، قبوڵ کردنە، ئەم خاڵە یەکێکە لە گرنگترین بنچینەیەکانی چاودێری کردن لە ژیاندا، لە خۆ گرتنی شتەکان وەک خۆیان، هەردەم ئەوەتان لە بیر بێت کە ژیان تەواوە، بەشەکان هەر بەو جۆرەیە کە هەیە، خودا سۆز و بەرەکەتە، خواوەند ناسکی و تاڤدارە و مرۆڤ هەتا زیاتر ناسکتر و بە سۆزتر بێت زیاتر دەستی بە خواوەند دەگات، بڕیار وانیە کێمە بکیونە پێکدادان و بەرهەڵستیکنی بونەوەر، بەڵکو بە پێچەوانەوە دەبێ هاوڕێ و هاوەڵی بین. پێویست ناکات مڕڤ سەرکەوێت بەسەر سروشدا، بەڵکو بە پێچەوانەوە بێت لە بەرامبەر سروشدا کراوو دەرگا لەسەر پشت بێت، باشتر وایە کە مرۆڤ بەشێک بێت لە سروشت و لە جیابوونەوە لە سروشت خۆی لابدات، ناسکی و بە کێشما بوون، دەبێتە هۆی کە مرۆڤ خۆیەتی خۆی لەبیر بچێتەوەو کە چەقی خۆیەتی مرۆڤ لە نەفسیدایە، ئەگەر بێتو مرۆڤ خۆیەتی لە مرۆڤدا نەبێت نەفسیش لەناو ئەچێت و ئەوەی کە دەمێنێتەوە تەنها ناسکی و تافداری بێ کێشمانییە، بێ کێشمانی خۆڕسکە تاکە ڕێگەی بۆ دەرگەوتن و درەوشانەوەی بێ کێشمانەوەی کە لە فێڵ و تەڵەکەی نەفس تێبگەیت، کامەرانی و شادومانی مەبەستی هەموو بوونەوەرە کامەرانی و شادومانی ئەستێرەیەکی دوورە کاموان بەرەو خۆی بانگ دەکات خۆشحالی و کامەرانیەکی گەورەی لەگەڵدایە کەسێک بهێنە پێش چاوت کاموو ژیانی وەک خەڵاتێکە کەسێکی ئەوتۆ هەموو ساتێکانی ژیانی سەڕێژ و لێوان لێوە لە بەخشینەوە کەسێکی لەم چەشنە لە بەهەشتدا ئەژی پاکی خێرکاریەکانی ئەوتێ لە بەخشن و دابەشکردندا کوردەبیەوە ئایا شتێک لەمە گرنگترەیە کە فێری خەڵکی بکرێت زیێن لەو بڕوایەدەیە کە ناکرێت ڕاستی لە شۆ و قاڵبی وشەدا دەربکرێت بەڵام بە ئیشارەت و بە جوڵان دەکرێت دەرببڕێت مرۆڤ ناتوانێت دەستنیشانی ڕاستی بکات بەڵام دەتوانێت نیشانی بدات مرۆڤەتوانێت لەم دنیادا بێت بێەوەی پەیوەست بێت پێوەی مرۆڤەتوانێ ئامادی ناو کۆڕێک بێت و لامان کاتیشدا تەنیا بێت هزار و یەک ئیش بکە ئەوەی کە دەزانی پێویستە بیکە بەڵام لوت مەبە بەو کارەوە بوون لەم دنیادا هیچ جێ ڕخنە نییە لەم دنیادای بەڵام ئەو دنیای مەبە ئەو بە پلە بە بلا بەرزترین هونەرە، هونەری ژیان لە نێوان دوو جەمسەری دژ بەیەکدا، دروستکردنی هاوکێشی خۆت لە نێوان ئەو دوو دژیەکەدا. ڕێگەیەکی تەسکە، هەر وەکو دەمی چەقۆ بەڵام تەنها ڕێگەی مومکینە. ئەگەر هاوکێشی خۆ لە دەست بدەیت، ڕاستیش لە کیس خۆت دەدەیت لەم دونیایەدا بە و درێژە بە ڕێگەکەت بدە، بە پێکەنینی بێ خەوشەوە بڕۆ قوڵایی ناخی خۆتەوە و ڕێگە خۆت بەرەو خواوەند بە گوێاڵ خستنەوە ببڕە، بە گۆرانی وتنەوە بەرەو خوڵقێنەر هەنگاو بهاوە. خوێنەری ئازیز، لێرەدا هاتینە کۆتایی بەشی بیست.